مسوڵمانان ئەم کردەوانەیان هەیە دۆستەکان و خۆشەویستەکانی شەیطان ئەمانە کە ئەم کردەوەیان هەیە کە خوێناتەوە لەگەڵ قورآن و سنت وەزنەکەی ئەوەی لەسەر حەق بوو ئەو لای خوایە ئەوەی لەسەر باتڵ بوو ئەو لە شەیطانە بۆی ئەمە خوای تعالی عەقڵی پێ بەخشیوین فێر خوێندەواری بووینە ئەو خوێندەواری عملی پێ بکەین ئێمە جاران ئەگەر خەڵک لە ساڵەکانی بیستەکان و سیەکان و چلەکان هەندێک لەم خورافاتە باو بوو لەوانەیە خەڵک لۆمەی نەکرێت چونکی خوێندەواری کەم بوو لە دوسێ گوند خوێندەوارێکی تێ بوو لە سێ چوار ئەوەی مەلایەکی باشی تێ بوو ئەگەر هەبوایە چونکی علم کەم بوو بەڕاستی بەڵام ئیستا الحمد لله خوێندەواری زۆر بوو کتێب زۆر بوو و وسائلی فێربوونی علمی شەرعی و زانستی شەرعی گەلێک زۆر بووە عیبە لەم عەسرەدا ئینسان دواکەوتوو متەخەلیف بێت جاران خەڵک عوزرێکی هەبوو ئەمگوت خوێندەوار نابینم عالم نابینم لە گوندێکم لە دێکم چاو بە مامۆستای ناکەوە کتێبێ نابینم ئێستا ئەو هەموو ڕادیۆ و تەلەفزیۆن و سەحن و کەناڵ و ئەتەرنێت و فەیسبوک و چی و چی تا ئەو سەری ئەو هەموو بەرنامەە عالم بۆتە گوندێک ئەوها نزیک بۆتە لەکتری کە ئیتصال و پەیوەندی لەگەڵ مامۆستایان و ئەهلی علم بکەی نابێ هەر خەڵەتی تۆ ئیساکە